وکان ذلک عند اللە فوزا عظیما. تا پیاوان و ئافرەتانی باوەڕدار بباتە بەهەشتانێک کە ڕووبارەکان بەژێریاندا دەڕوات، بە هەمیشەیی تیایدا دەمێننەوە و تا لە گوناهەکانیان خۆش ببێت و ئەم بەڵێنە لای خوا وساءت مصیرا. وە تا سزا بدات پیاوان و ئافرەتانی ناپاک و پیاوان و ئافرەتانی هاوبەش پەیداکەری گومانبەرانی خراپ دەربارەی خوا ئەو خراپە لەناوچونەی چاوەڕوانی دەکەن بۆ ئیمانداران هەر بەسەر خۆیاندا دێت وە خوا خەشمی لێگرتون و نەفرینی لێکردون و دۆزەخی بۆ ئامادەکردون لێمان گەڕێن با شوێنتان کەوین، دەیانەوێ وتەی خوا کە دەسکەوتەکانی خەیبەر بۆ بەشدارانی حودەیبیەیە بگۆڕن، ئەی محەمەد بڵێ هەرگیز نابێ شوێنمان کەون، چونکە پێشتر خوا دەربارەتان هەر وای فەرمووە، ئنجا دواتر دەڵێن وا نییە، بەڵکو حەسوودی بە ئێمە دەبەن، ومن یتول یعذبه عذابا الیما. بۆ کوێر گوناه نییە بەشداری جیهاد نەکات، بۆ شەلیش گوناه نییە، هەروەها بۆ نەخۆشیش گوناه نییە، وە هەرکەس گوێڕایەڵی خوا و پێغەمبەرەکەی بێت دەیباتە بەهەشتانێک کە ڕووبارەکان بەژێریاندا دێن و دەچن، هەرکەسیش سەرپێچی بکات، کە دەمارگیری نەفامیە جا خواش دڵنیایی و ئارامی خۆی ناردە خوارەوە بۆ پێغەمبەر و ئیمانداران و باوەڕدارانی پابەند کرد بە وشەی لا الە الا اللە محمد رسول اللە وە و ئەوان بەو وشەیە شیاوتر بوون و خاوەنی بوون و خوا بە هەموو شتێک ئاگادار و زانایە. فعلم ما لم تعلمو فجعل من دون ذلك فتحا قریبا سوێند بەخوا بێگومان خوا ئەو خەوەی پێغەمبەرەکەی دیبووی بەڕاستی گێڕا و هێنایە دی کە وتبووی دڵنیابن دەچنە ناو کەعبەی پیرۆزەوە بە ویستی خوا بە ئارامی و بێ ترس سەرتان تاشیوە یان کورتان کردۆتەوە لە دوژمن ناترسن جا ئەوەی خوا دەیزانی لە نێوان خۆیاندا بە بەزەیین دەیان بینی هەمیشە لە کڕنوش و سوژدە بردندان داوای بەهرە و ڕەزامەندی خوا دەکەن، نیشانەیان لە ناوچەوانیاندا دیارە بەهۆی زۆر سوژدە بردنیانەوە، ئەوە نمونەیانە لە تەوراتدا، ئەوە نمونەشیانە لە ئینجیلدا، وەک کشتوکاڵێک وایە چەکەرەی دەرکردبێ سەوز بوبێ، ئنجا چەکەرەکەی بەهێز کردبێ و قایم بووبێ، جا لەسەر لاسکی خۆی ڕێک وەستابێ، ئەوەندە جوان بێ جووتیارەکانی سەرسام کردبێ، تا بە زۆربوونی هاوەڵانی داخ و مەراق بدات بە کافران، خوا بەڵێنی داوە بەوانەیان کە باوەڕیان هێناوە و کردەوەی چاکیان کردووە، بە لێبووردن و پاداشتی گەورە کە بەهەشتە.